ئەو کاتەی ویستم لە کۆشکی پاشایەتی بێمە دەرەوە پاشا وتی سینۆها ئێمە جەژنێکمان لە پێشەوەیە کە جەژنی پاشای درۆینەیە و لەو ڕۆژەدا تۆ ئەبێ بیت و ئەم جەژنە ببینی چونکە دڵنیام کە لە وڵاتی میسردا ئەم جەژنە نییە وتم زۆر باشە دێم پاشا بە پێکەنینەوتی لەو ڕۆژەدا بەندەکەت بازاری گەرمە بێ وتم بۆچی وتی لەبەرەوەی خەڵکێکی زۆر ئەهێنێتە پێکەنین لە کاتی گەڕانەوەم بەندەکانی کەژاوەکە کە لە خواردن و خواردنەوە تێربوون گۆرانیان ئەوت و بەشان و باڵی منیان هەڵەدا و خەڵکیش کە لە دوای ئەوانەوە ئەڕۆشتن حەزیانە کرد وەک ئەوان گۆرانی بڵێن و مەتحی من بکەن ئەم بابەتە بۆ هۆی ناو دەرکردنێکی زۆرم لە بابل و خەڵکی ئەیانوت سینۆهە پزیشکی میسری پیاوێکە کە بەندە کەژاوە هەڵگرەکەی خۆی تێرخواردنەکە بەر لەوەی جەژنی ڕۆژی پاشای درۆین کە باوەڕناکەم لە بابل یان لە هیچ وڵاتێکی تر هەبێت دەست پێ بکە کە دوای باسیەم جەژنەکەم لەبەر ئەوەی بڕیار بوو ددانی پاشای بابل دەربکەم بورا بوریاش بانگی کردم و من پێش هەڵکێشانی ددانی هەندێ تریاکم کردە دەماریە و لەوانەیە بڵێم بەبێ ئازار ددانیم دەرکرد پزیشکەکانی بابل لەوێ وەستا بوون و وایە نەزانی پاشا لەبەر ئازاری ددانی ئەم کوژێ بەڵام دوایی بە سەررسامیەوە لە منیان پرسی چی ڕوویدا کە پاشا هەستی بە ئازاری زۆر نەکرد؟ وتم ئەو دەرمانەی من کردمە دەمارەکەیەوە سیفەتی لەناوبردنی ئازاری هەیە و لە دەرمانە هەرە باشەکانی میسرە و ئەم دەرمانە لە توێکڵی ڕوەکێک دروزەکرێت و تەنها کاهینەکانی میسر ئەم ڕۆکە ئەچێن و کاری دروستکردنی ئەم دەرمانە لە توێکڵی ئەو جیایە لەسەر ئەوانە و هەرگیز نهێنی دروستکردنی ئەم دەرمانە بە خەڵکی ئاسایی ناڵێن لەبەر ئەوەی ئەم دەرمانە هەموو جۆرە دەردێک لە ناوەبات و ئەگەر بکەوێتە دەستی خەڵکی ئیتر لە دەرد ناترسێن و ڕێسای کۆمەڵ ئەشێوێنێ چونکە کەس لە سزا بەدەنیەکان ترسی نابێ پاشاوتی حەزەکەم هەندێ لەم دەرمانم هەبێ وتم، من هەندێکت ئەدەمێ بە مەرجێ جگە لەو شێوازەی پێتێڵێم بۆ هیچ شتێکی تر بەکاری نەهێنی، چونکە ئەم دەرمانە ئەگەر بە پێچەوانەی ڕێنمایی تایبەتی خۆی بەکار بێت وەکو زەهر ئەبێتە هۆی لەناوچوون. پاشا وتی، ئێستا کە ددانی منت بەبێ ئازار دەرکرد چ پاداشتێکت لە من ئەوێ؟ وتم من پێویستم بە زێڕ و پارە نییە چونکە توانم لە زانستەکەی خۆم زێڕ و پارە پەیدا بکەم بەڵام حەزەکەم دەسەڵاتی تۆ ببینم و بزانم سوپاکەت چەندە بۆ ئەوەی کاتێک کە گەڕامەوە بۆ میسر مەتحی هێز و دەسەڵاتەکەت بکەم و هەمووان بە بیستنی ئەو وەسفانە سەریان بسڕمێ بۆیە داواکەم فەرمان بدەیت هێزەکانت بە چەشنی ڕۆشتنی سەربازی خۆپیشاندان بکەن هەتا بتوانم سەربازەکان و گاریسکە جەنگەکانت ببینم پاشا داواکاریەکەمی جێبەجێ کرد و من لەم بابەتە خۆشحال بووم چونکەم توانی توانای سەربازی پاشای بابل بخەمڵێنم بەر لە ڕۆژی خۆپیشاندانە سەربازیەکە بە کاپتاموت سەربازەکان و گاریسکەکانی پاشا بژمێرێت و بزانت کە چەند سەرباز و گالیسکە لە سوپاکەیدا هەیە کاپتا وتی من ئەم هەموو ژمارەی لەکوێ بێنم کە بەهۆیانەوە سربازەکانی بابل بژمێرم چون کاڵێن ژمارەی سربازەکانی بابل لە ژمارەی لمی بیابان زۆرترە وتم گەوجە پێویست ناکە سربازەکان یەک بەیەک بژمێری چونکە هەر دەستێک لە سربازەکان لە دوای هێمایەکەوە بەڕێدا ئەڕۆن و ئەگەر تۆ هێماکان بژمێری ژمارەی سربازەکانت دەزەکەوێت لە ڕۆژی خۆپیشاندانەکەدا پاشا ڕیشە دەستکردەکەی بە چەناگەیەوە ناو من بینیم تەنیا و سربازانی کە لە بابلدا بوون چەکیان پێبوو ئەوانەی لە هەرێمەکانی ترەوە ئاگادار کرابوون زۆربیان نەیزەکانیان پێ نەبوو چاوەکانیان عیبدار بوو من شەست جار تێپەڕبوونی شەست دەستە سەربازی نیشانەدارم ژمارد و تێگەیشتم کە هەر دەستێک لەو سەربازانە شەست جار شەست سەرباز بوون چونکە لە بابل ژمارەی شەست لەلایەن پیرۆز بوو گالیسکە جەنگەکانیشیان شەست جار شەست گالیسکە بوو گالیسکەکانیان بە کانزایەکی زۆر سیر و نوێ دروست کرد بوو کە ئاسنیان پێوت و لەژێر هەر گالیسکێکدا دوو پەیکانی ئاسنینی گەورە هاتبووە دەرێ کە لە جەنگدا زۆر مەترسیدار بوو بەڵام من بینیم پەیکانەکان ژەنگیان کردبوو تایی هەندێ لە گالیسکەکانی لە کاتی ڕۆشتندا لێ ئەبوونەوە سەربازەکان بەڕیزی شەست کەسیەوە ئەڕۆشتن کە خۆپیشاندانەکە زووتر تەواو بێت و گالیسکەکان بە ڕێزی پ گالیسکەیەوە ئەڕشتن لە نێوان سربازەکانی پاشا تەنها سربازەکانی پاسەوانی تایبەتی پاشا سەرنج ڕاکێش بوون بەڵام هەندێکیان ئەوەندە قەڵەو بوون کە نەیانەتوانی بە ئاسانی ڕێبکەن و بەڕێ ڕۆشنەکان ئەبووە هۆی ڕابواردنی بینەران. کاتێ شەو داهات پاشا بانگی کردم وتی سینۆها ئایا ئەمڕۆ سوپای سەربازی منت بینی وتم بینینی سەربازەکانت ئەمڕۆ چاوی منی ڕەش کردەوە چونکە سەربازەکانی تۆ لە لمەکانی کەناری دەریا و ئەستێرەکانی ئاسمان زیاترن و من دوای بینینی سوپاکە تێگەشتم کە تۆ بەهێزترین پاشای سەرزەبیت پاشاوتی سینۆهە جێبەجێکردنی داواکاریەکەت لەسەر من گران کەوت چونکە لەبەر سازکردنی ئەو خۆپیشاندانە ئەبێ ماوەی چەند ڕۆژێ هەتا ئەو کاتەی سەربازەکان ئەگەڕێنەوە هەرێمەکانی خۆیان خواردنیان بدەمێ و مەسرفی خواردنیان بە ئەندازەی سەرانی ساڵێکی یەکێک لە هەرێمەکانمە بێ لەم چەند ڕۆژەی سەربازەکان لێرەدان ڕیسواییەکی گەورە دروزە بێت چونکە دەست درێژیەکەنە سەر ژنان و ناتوانین پێشیان لێ بگرین و دوای ڕۆشتنیشیان تا ماوە یەک مانگ ڕێگەوبانەکان نائارامە بێ لەبەر ئەوەی ئەم سەربازانە تا ئەگەڕێنە وڵاتی خۆیان لە ڕێگا هەر کەسێک ببینن ڕووتیەکەنەوە بەڵام لەگەڵەوەشدا خۆشحاڵم کە توانیم چەکدارەکان و دەسەڵاتەکەی خۆمت نیشان بدەم ئێستا پێم بڵێ ئایا فیرعون کچی هەیە وتم کچی فیرعونی میسرت بۆ چییە وتی حەزەکەم کچی ئەو ببێتە ژنی من ئەگەرچی ئێستا 400 ژنم هەیە بەڵام هیچ کامیان کچی پاشای میسر نییە و من زۆر حەزەکەم هاوسەرێکم هەبێ کە کچی فیرعونی میسر بێ وتم بورا بوریاش ئاگادار بە کە لەو ڕۆژەی جیهان دروست بووە تاوەکو ئێستا بەردەوام کچی فیرعون ئەبێتە هاوسەری براکەی خۆی و ئەگەر براشی نەبێ شووناکە بەڵکو ئەچێتە پەرزگەیەک و ئەبێتە کاهینە ئەم قسەی تۆ ئەیکەی لە لای خویەکانی میسر کوفرە بەڵام لەم قسەی تۆ ناڕەنجێم چونکە تۆ خویەکانی میسر ناناسی پاشا وتی سینۆهە ئاگادار بە کە من بڕیارم داوە کچی فیرعون بکەمە هاوسری خۆم و ئەگەر فیرعون کچەکەی خۆیم نەداتێ من سوپاکەی خۆم ئەهێنمە خاکی ئەو میسر وێرانەکەم و بە زۆر دەست بەسەر کچەکەی داگرم وتم بورا بوریاش فیرعونی میسر هێشتا زۆر گەنجە و تازە ژنی هێناوە و کچی نەبوو و گریمان خویەکانی میسر ڕێگەیاندا کە کچی فیرعون شوو بە بیانیەک بکە بەڵام ئەو کە کچی نەبێت ناتوانێت کچت بداتێ کەواتە دان بە خۆتا بگرە تا ئەبێتە خاوەن کچ ئەو سابیر لە کچەکەی بکەوە پاشاوتی سینۆهە منم ڕۆ کاتێکی زۆر لە مەدان دانیشتم و سەیری تێپەڕینی سربازەکانم کرد و ئێستا ماندوو بوومە و حەزەکەم بەرە و حرەمەکەی خۆم بڕۆم و کەمێ پشوو بدەم و تۆش کە پزیشکی و ئەتوانی بۆ هەموو شوێنێ بڕۆی لەگەڵ مندا وەرە کە ژنەکانم ببینی و لەنزیکەوە گفت و گویان لەگەڵدا بکەیت و بۆ دەرەکەوێ کە زۆر لە پاشاکان باشترین کچەکانی خۆیان ناردۆ تەبابل بۆ ئەوەی بەناوی هاوسری منەوە بێنە ناو حرەمەکەمەوە و من ئەگەر وتم حەزەکەم کچی فیرعونی میسر ببێتە هاوسرم تەنها مەبەستم ئەوە بوو کە ئەمەویست لەگەڵ فیرعونی میسردا دەرگایەکی تازەی دۆستایەتی بکەمەوە وتم بورا بوریاش منیش بە تۆمت فیرعونی میسر کچی نییە کە بیکاتە هاوسری تۆ بورا بوریاژوتی ئێستا تۆ توانی لە نێوان ئەو ژنانی کە لە حرم سەراکەی مندا خزمەتەکەن یەکێکیان بە شێوەیەکی کاتی هەڵبژێری و لەگەڵیدا ڕابێری بەڵام ئاگادار بە سکی پڕ نەکەیت چونکە ئەگەر دووگیان بێ گرفت دروستەکات و خەڵکی وازانن بەهۆی منەوە سکی دووگیان بووە وتم بورا بوریاش ئەم قسەیە مەکە چونکە جوان نییە پیا و ژنی خۆی بە شێوەیەکی کاتی بداتە یەکێکی تر کە لەگەڵیدا کۆب بێتەوە بورا بوریاش وتی بۆچی جوان نییە ژنەکانی من ئەگەر بزان کە من ئامادەم ئەوان بە شێوەیەکی کاتی بدەمە خەڵکی تر کە لەگەڵیاندا ڕابێرن زۆر خۆشحاڵە بن چونکە من بە تەنهایی ناتوانم لەگەڵ 400 ژندا کۆ ببمەوە دوای لە منی پرسی تۆ چەند ژنت هەیە؟ وتم من ژنم نییە ئەو بە سەرسوڕمانە وتی بۆ مەگەر تۆ نێرەمووکی وتم نا پاشا وتی ئەگەر نێرەمووک نیت ئەی چۆن ئەتوانی بەبێ ژن ژیان ببەیتە سەر و خەریکی پزیشکی بیت چونکە تا پیاو لەگەڵ ژندا کۆ نەبێتەوە فکر و هۆشی لەسەر خۆی نابێت و ناتوانێت خۆی بەکارێکەوە خەریک بکە ئەگەرەتەوێت چێژ لە ژیان وەربگری وەکو من لە گەلانی جۆراوجۆر ژن بهێنە چونکە هەر یەکێک لەم ژنانە بە پێی دابوونەریتی وڵاتەکەی خۆی عشق بازیەکات و تۆ هەر جارە و چێژێکی تایبەتی وەرەگری ئەگەرچی نەمەویست بچمە ناو حرەم سەراکەی پاشاوە بەڵام ئەو منی لەگەڵ خۆی دابرد و بینیم ژنەکانی ئەو لە گەلانی جۆرا و جۆر بوون و هەمویان گەنج و جوان بوون و هەریەکەیان جلی خۆماڵی خۆیانیان لەبەر کردبوو هەندێک لەو ژنانە لەبەرەوەی تازە لە وڵاتانی ترەوە بەهۆی فرۆشیارەکانی کۆیلەوە هاتبوونە ئەوێ نەیانەتوانی بە زمانی بابلی بدوێن بەڵام هەمویان پێ ئەکەنین و هەر ژنێک هەوڵی ئەدا سەرنجی پاشا بۆ لای خۆی ڕابکێشێ. ژنەکان کاتێک کە بیستیان پاشاڵێ حەزەکەم یەکێک لەو ژنانە بە شێوەیەکی کاتی بدەم بە تۆ کە لەگەڵیدا ببیتە سەر هەوڵیاندا سەرنجی من ڕابکێشن پاشا بە منی وت هەر کامێکیانت حەز لێ هەڵبژێرە بەڵام سەرڕای ئەوەی حەزم لە هەمویان بوو نەمەتوانی یەکێکان لێ هەڵبژێرم و جگە لەوەش لە تووڕێی و ڕاگۆڕینی پاشاش ئەترسام چونکە کاتێک کە مرۆڤ لەگەڵ پاشایەکی هەوەزبازدا هەڵسوکەوت دەکا ئەبێ وریابێ چونکە لە ناکاودا هەڵوێستی پاشا گۆڕێ. بۆیە وتم من لەبەر ئەوەی لە سەفەردام و بۆ فێربوونی زانست هاتووم ژن ناهێنم. چونکە خویەکانی ئێمە ئەڵێن کاتێک خەریکی کۆکردنەوە فێربوونی زانستن خۆتان لە ژنهێنان بپارێزن. ئەی خویەکانی میسر من داوای لێبوردنتان لە یەکەم کە ئەم درۆیم بەدەم ئێوە کرد بەڵام بۆ ئەوەی پاشای بابل بڕوان پێ بکە هیچ ڕێگایەکی ترم نەبوو. ژنەکانی حرم کاتێک وەڵامی منیان بیست لە سەرەتادا سەریان سوڕما و دوایی کەوتنە گاڵتەکردن و سوکایەتی پێکردن وتیان دیارە تۆش وەکو نێرە موکەکانی حرم وایت و ناتانی لەگەڵ ژنەکاندا ڕابێری پاشاش کەوایە زانی بە پێشکەشکردنی یەکێک لە ژنەکانی خۆی من زۆر خۆشحاڵەکە دڵگران بوو وتی ئەگەر تۆ منت لەو ددان ئێشێ ڕزگار نەکردبایە ئێستا فەرمانم ئەدا بتکوژن دوای ڕوخسەتم لێوەرگرت و بۆ ئەوەی بڕۆم ئەو دیسان لەبارەی جەژنی پاشای درۆین دوا وتی بەهار نزیک بۆتەوە و کاتی جەژنی پاشای درۆین ئەوەندەی نەماوە و خۆت بۆ تام و چێژ وەرگتن لەم جەژنە ئامادە بکە لە پێشەوەی لەبارەی جەژنی پاشای درۆین بدوێم ئەبێ بابەتێک بخەمە بەرچاو کە پەیوەندی بە منەوەیە ڕۆژێکیان بۆ تەماشای شووشەی گەورەکەرەوە چوومە بورجی مردووک ئەم شوشەیە کە باوەڕ ناکەم لە هیچ جێگایەکی جیهاندا هەبێ لە بابلدا دروزەکرێت و شوشەیەکی ئەستور و زۆر ڕوونە و وەک کەرتە سەهۆڵێکی درەوشاوە و زوڵام بەڵام کاتێک کە مرۆڤ لە پشت ئەم شوشەوە ئەڕوانێت ئەوەندە شتەکان گەورە ئەبنەوە کە بێتە هۆی ترسانی بینەرەکە و ئەو ڕۆژەی من بۆ بینینی شوشەکە ڕۆشتم مێرولەیەکیان هێنا و من شوشەکەم بەدەستەوە گرت و لە پشتیەوە سەیری مێرولەکەم کردو خەریک بوو لە ترسا ڕابکەم چونکە مێروولەکە ئەوەندە گەورە بوو کە لە قەبارەدا لە ئەسپێکی ئاوی ئەچوو دوای بینینی شوشە گەورە کەرەوەکە بەرەو نهۆمی سەرەوەی بورجەکە کە جێگەی ئەستێرە ناسەکان بوو ڕۆشتم و داوام لێکردن سەیری بەختم بکەن لەبەر ئەوەی من نەمەزانی لە چ ڕۆژێک و لە کوێ لەدایک بوومە ئەوان نیان توانی داهاتووی من پێشببینی بکەن بەڵام پیان وتم تۆ میسری نیت وتم گومانی تێدانە کە من لە ناو سەبەتێکدا بوومە کە بەسەر ڕووباری نیلەوە بووە و ئەو ژنەی منی بەخێو کرد سەبەتەکەی لە ئاوەکە گرتبووەوە ئەستێرە ناسەکان وتیان ئەگەرچی تۆیان لەسەر ڕووباری نیلدا دۆزیوەتەوە بەڵام تۆ نەمیسریت و نەخەڵکی وڵاتێکی تریشی هەروها بچیتە هەر جێگایەکی تریەم جیهانە بە بیانیەک لە قەڵەمەدرەی وتم ئەم قسەیە ڕێ تێناچێت چونکە هەرچۆنێک بێ لەم جیهانەدا جێگەیەک هەیە کە من تایدا لەدایک بوو بێتم و ئەو جێگایە نیشتیمانی من بێت و تایدا بیانی نەبم وتیان لەم جیهانەدا جێگایە کە تۆی تێدا لەدایک بوو بیت نییە وتم ئەی من لە کوێ لەدایک بوومە یەکێکیان وتی لەوەیە تۆ کوڕی خویەکان بیتی و لە ئاسمانەوە هاتە بیتە سەرزەوی وتم لە وڵاتی ئێمەدا تەنها یەک نەفەر کوڕی خویەکانە و ئەویش فیرعەونە وتیان بە هەر حاڵ بەختی تۆوا نیشانەدا کە تۆ لەم دنیادا بچیتە هەر جێگایەک تایدا بیانیت و جێگەیەک نییە کە وڵاتی تۆ بێت و بەم جۆرە هیچ گومانێکی تر نییە جگە لەوەی کە تۆ لە ئاسمانەوە هاتوویت و کوڕی خویەکانی دوایی بەسەر سوڕمانەوە سەیرم کرد ئەستێرە ناسەکان سەریان بۆ دانەواندم و پرسیم بۆ ئاکەن ئەوان وتیان ئێمە دڵنیانین کە تۆ کوڕی خویەکان بی بەڵام ئەزانین کە لەم دنیادا لە دایک نەبوویتە و لەبەر ئەوە مەرجی دووربینی ئەوەیە کە ڕێز لە تۆ بگرین بۆ ئەوەی ئەگەر بەڕاستی کوڕی خویەکان بی لەلایەن ئێمەوە کەم تەرخەمی و بێڕێزیت لەگەڵدا نەکرابێ هەتاوکو لە لای خویەکان تاوان بار نەبین من کامزانی کوڕی خویەکان نیم لەم قسەیان زۆر سەرسام بووم و ئەویشم بە بێ عقلی و پڕوپوچ پەرستی ئەستێرە ناسەکان لە قەڵمدا. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تا ئەو کاتە ڕێز و سلاوی سورە ناتەق جێبەجێکار